یعنی ئەمڕۆ هەر یەکێک لە ئێمە تەماشا دەکەی پێی بڵێ برا بەڕێزەکەم هەرە چییە بخۆ دوا ئەزیەت داوە بۆ ڕیژ ناتاشیت لەوانەیە لە سەیتەرە هەندێک جار تووشی ناڕەحەتی بی دەچیتە دائیرەیەک تووشی ناڕەحەتی دەبی ئەم ڕیشە چییە دەبێ ڕسمێکم بۆ بینی ڕیشی نەبێ دەبێ ئێستا باش بووە الحەمدللا بەڵام زۆر ئەو ناڕەحەتیانەمان بینی ئەی خوشکی بەڕێزم نقابە چی بە هەر شوێنێک ئەدڕێ ئەها داعشە ئەها ئەتەقێتەوە ئەها نازانم چییە بۆ خۆت لەو کۆمەڵە ناڕەحەتیانە نەجات نادەیت و بەجارێ جلێکی سافیرە لەبەر کەو تۆ ڕیشەکەت بتاشە و ناگوناحە چۆن شتی وا دەکەین وا ناڵین وا دەڵێن خۆمان لە زۆر شت دەپارێزین بۆ گوناحە بەڵام زۆر گوناحی تر هەیە خۆمانی لێنە پارێزین کە گوناحی زمانە ئەو زمانەمان بەرەڵا کردووە بە غیبەتە بە بهتانە بە بەم لادا بەو لادا باسی خەڵک بکرێ هەر گوێت لێ نیە برا هەر بە خەیاڵت دانایە بە غەمز و بەلەمز و ئێ باشە بۆ تۆ لە هەندێک گونا ئەبەدەن ئەگەر لە ملیشت بدەن تاوان ناکەیت بەڵام ئەوەی تر کەس لە ملیشت نادا و کەس زۆریشت لێ ناکا و زۆر شیرنیشە بەلاتەوە هەردانیشی و غیبەتێک فڕێ دەدەیت ئێ برا ئەوی تریان ئەو هەموو ئەزیەتەی لە پێناودا دەچێشی ئامادەی ئەگەر ڕۆژێک تا ئێوارە لە دایرەیەک ڕاتگرن بەس لەبەر ئەوەی ڕیشت هەیە بڵێ ناچی تاوەکو ڕیشت نتاشی دەڵێ ناچمە ژوورۆ قەچێک ئاخر تەعین نابی ڕیشت نەتاشی با تەعین نەبم ئەو وەزیفەیەشم ناوێت سبحان الله ئیمانت لەوێ چەند بەرزە بەڵام لە ئاستی زمانەکەتدا فەشەل هیچ بۆیە ئاگامان لە خۆمان بێ براکانم ڕۆژێک دێت وەڵاهی حەسەنات و سەیئات زۆر گران بەهایە. نە بە پارە دەکڕدرێت نە بە شەفاعەت و تکا بەدەست دێت بۆیە با حەسەناتەکانمان بۆ خۆمان بێ بۆ خەڵکی تر نەبێت با گیرفانەکانمان کون نەبێت هەر بچین کەسابەت بکەین و پارە کۆکەینەوە لە ژێرەوەش کونیکەین هەر لەبەری بڕوات و خەڵکی تر هەڵیگرێتەوە پارەکانت با بۆخۆت بێ حەسەناتەکانمان با بۆخۆمان بێ خوای گەورە هیدایەتمان بدا.